لە ئەڵقەی پێنجەمی ئەو باسە پیرۆزەداین کە ئینسان تەمەنی بە فیڕۆ نەچێ و ئەم دنیایە بکاتە کێڵگەیەک و قیامەتی خۆی پێ ئاوەدان بکا ئینشاءاللە لە خزمەت سوڕەتی حەجا بووین چەند ئاەتێک چەند ئامۆژگارێکی خی پەروەردگار بۆ ئیمانداران کە بە یا ئەیها الذین ئامنو دەستی پێکرد باسمان کرد خوا دەفەرمێت دەست بگرە بە خواوە خوا باشترین پشت و پەنایە بۆ ئیماندار بەڕاستی خوا باشترین کەسێکە کە ئینسان پشتی پێ بەستێ و پەنای بۆ بەرێ و داوای سەرکەوتنی لێ بکە بەڵێ خۆشەویستانم یەکێ لەو شتانەی تەمەن بێبەرەکەت دەکا بریتییە لەوەی ئینسان هەز بە تەنیایی بکە هەستکردن بە بێکەسی، هەستکردن بە غەریبی، هەستکردن بەوەی کەوا کەس ئاوڕی خێرت لێ ناداتەوە، ئەزانی ژیانت چەند ناڕەحەت دەکا؟ ها ئەجری غەریب چەند گەورەیە لای خوا، چونکە هەست دەکا بێ پشتیوانە، کە هەستت کرد کەس نییە پشتیوانیت لێ بکا، کەس دیفاعت لێ بکا، کەس قسەیەکی خێرت لێ بۆ بکا، کەس ئیمزایەکی جوانت بۆ بکا، لەم کاتەدا دڵت تون دەبێت دڵت پڕ دەبێت چاوت پڕ فرمێسک دەبێت بە زەیت بە خۆت دادێتەوە هەز دەکەی بچووکی هەز دەکەی نەبووی بۆیە دکتۆر مۆریس جۆبتەهیل مامۆستایە مامۆستای کۆلێجی پزیشکیە لە نیویۆرک ئەم پیاوە دەڵێ ئەوەی کە من هەستم پێکرد بوو بەهۆی نەخۆشی دڵەڕاوچێ نەخۆشی قەلەقی ئەمڕۆ یەکجار زۆرە بە ملیار خەڵک لەم سەر زەوێدا ئەمڕۆ تووشی نەخۆشی دڵەڕاوچێ و دڵتوندی بووە ئەم دکتۆرە دکتۆر مۆریس جۆبتەهیل لە نەخۆشخانەی گەورەی نیۆرک ئەڵێ دوای سێ ساڵ دیراسە بۆم دەرکەوت هەمووی سەرنجامەکەی ئەوەیە ئەم کەسانە هەز بە بێپشتیوانی دەکەن خۆیان بە غەریب دەزانن وا دەزان کەس نییە دەروی خێر و ئاوڕی خێریان لێ بداتەوە جا ئەم دکتۆرە هەرچەند مەسیحیشە هەرچەند تقریبا لە ئاینی مەسیحیشدا کاڵ بۆتەوە مسلمان نییە ئەڵێ چەند ڕێگامان گرتە بەر بۆ ئەوەی ئەم نەخۆشانە ئەم هەستبەکردن بە تەنیایی و بێکەسیان لەلا لابەرین نەگەیشتینە ئەنجامێکی زۆر سوود بەخش بەڵام تاکە ڕێگە بۆ ئەوەی ئینسان لەم بەڵا گەورەیە ڕزگاری بێ کە قەلەقی و خۆ بە بێکەس زانینە پەیوەندی بەستنە بە خواوە ئەوە قسەی ئەو دکتۆرە پرۆفیسۆرەیە ئەڵێ ئینسان هەست بکا ڕەبتێکی لەگەڵ خوای خۆیدا هەیە لەو بەڵا گەورە ڕزگاری دەبێ تەمەنی پڕبەرەکەت دەبێ بۆیە ئینسان کاتێک کە هەستی کرد لەگەڵ خوای خالقیا پەیوەندی هەیە کە وتی یا ئەڵڵا یەکسەر دەرگایەکی ڕەحمت بەسەر دڵ و دەرونیا دەکرێتەوە سبحان الله تاقە وشەیەک کە لەم سەرزەویەدا هەموو کەس لە کاتی ناڕەحەتیدا پەنای بۆ دەبا بە مولحیدەکانیشەوە هیوا هەیە وتوێتی بڕوام بەخوا نییە بەڵام چەندین خەڵک شاهیدە وتویانە لە ناو تەیارەیە بووین کە بەی فڕۆکەوان وتوێتی وەڵی تەیارەکە خەلەلێکی لێ پیا بووە خەریکە ژیانمان دەکەوێتە مەترسیەوە ئەوەی تا ئەو کاتە ناوی خوای نەهێناوە هاواری کردو خوایە فریامان کەوی هەمووی هاوار دەکا یا ئەڵڵا ئەوە بە شاهیدی چەندین خەڵک کە لە کتێبە وایان لە خەڵکیم بیستووە کە ئینسان خەریکە سارەکەی وەردەگەڕێ لە دەستی وەردەگرێ هەموو سایەقەکان شاهیدن ئەوەی نەفەرە لەو کۆستەرەیە لەو قەمەرەیە یەک پارچە هاوار دەکا یا ئەڵڵا ئەوەی تا ئەو کاتە نوێژێکی بۆ خوا نەکردو وایە یان نا ئەوەی کە لە دەریادا خوا باسی مشریکەکان دەکات دەفەرمێت کە کەشتەکەیان خەریک دەبوو ڕەشەبا هەڵی دەکرد و لەنگەری لەدەست دەدا یەک پێشتر دەیانگوت خوا ئەو بتە خوایە کەچی لەوێدا دەیانگوت یا ئەڵڵا فریامان کەوی لەوێدا هانایان بۆ خوا دەبرد ئینسان کە نەخۆش دەکەوێ ئەگەر پێشتر زیکری خوای نەکردبێ ئەها لە نەخۆشیدا هەموو نەخۆشێک هاوار دەکا یا ئەڵڵا شیفام بۆ بنێری خوایە فریام کەوی ئەو وشە تاقە وشە یا ئەڵڵایە کە هەموو کەس پەنای بۆ دەبا تەنانەت مولحید و بێباوەڕەکانیش لە کاتی ناڕەحەتیدا کە دەرگای خێریان لەسەردا دەکرێ پڕۆفیسۆرێکی هۆڵەندی ناوی ڤان دی هۆفرنە جا بۆیە من ئەم نمونانە دێنمەوە بۆ ئەوەی ئێمە بەڵگە علمیەکان زۆر ئەساسن پڕۆفیسۆر ڤان دیر هۆڤن ئەم پیاوە لێکۆڵەرێکی بواری کۆمەڵایەتی پزیشکیە واتە هەم پزیشکە لە بواری زانستی پزیشکیدا دکتۆرە هەم لە بواری کۆمەڵایەتیشدا لە بواری کۆمەڵناسی و دەروونناسیشدا دکتۆرای هەیە ئەڵێ چەند ساڵێک نزیکەی پێنج ساڵ من دەمویست کاریگەری وشەیەک بدۆزمەوە کە کاریگەری هەبێ لەسەر نەخۆشەکان بەتایبەت ئەو نەخۆشانەی کە تووشی دڵەڕاوکێ و خەفەتی خێزانی بوون و لە ژیان مەویسن لە نەخۆشخانە دەروونیە سۆزیاداریەکاندان یعنی خەریکن خۆیان دەکوژن ئەمانە لەوێ سەرپەرشتیان دەکەن ئەڵێ جیازێکمان بەدەستی نەخۆشەکەوە بە شوێنی لێدانی دڵیەوە دەبەست، دوایی لەسەر شاشەی کۆمپیوتەر ئاماژە دەکا و خاڵەکان بەرز و نزمی دەکەن، ئەوەی کە دکتۆرن شارەزایان لەو بابەتە زیاترە. ئەڵێت یەک وشەم دۆزیەوە کە هەموو کەس تەنانەت ئەو نەخۆشانی کە مسلمانیش نەبوون فێرم دەکردن بڵێن یا ئەڵڵا ئەڵێ سبحان الله لەو وەختەیە جام دکتۆرە بە ئەوە مسلمان بوو ئەڵێ ئەوانە مسلمان نەبوون ئەو نەخۆشانە هەمویانم فێر کرد بوو کە ئازار زۆری بۆ دێنان ئەیگو خەریکە دڵم بێتە دەرەوە لە خەموو مەراقە دەمگوت بڵێ یا ئەڵڵا بەڵێ خۆشەویستان واللهی ئێمەی مرۆڤ بەردەوام لە ژێر مەترسیەکی گەورەداین ئەگەر لە ڕوانگەی علمیەوە سەیری خۆت بکەی سەیری دڵت بکە سەیری مێشکت بکە سەیری گورچیلەکانت بکە سەیری مەعیدە و پەنکریاس و زرا و ڕیخۆڵە باریکە و ڕیخۆڵە ئەستورەت بکە ئەو ئاوەی دەیخۆیەوە لەو دەمەت کە دەچێتە خوارەوە لە لیکی ناو دەمتەوە تاوەکو پاشەڕۆکە فڕێدەی واللهی ئەڵێ من بەشی پێنج دەقە ناکەم بەو خوایە کە کتێبی عیلمی دەخوێنێ و ئەڵێ هیچ ئینسانێک ساڵێک لەم سەر زەوێدا ناژیا یعنی ئەم لاشەیە هەر خوا بەڕێوەی دەبا ئەینا لە بچووکترین لەحزەدا لەوانەیە تۆ ژیان لەدەست بدەی سەروەت و سامانەکەت بەردەوام لە ژێر مەترسیدایە ئەرە وڵای دز نەیدزێ ئەرێ خوا نەسووتێ خەڵک هەبوو ئەوەندە دەوڵەمەند بووە بازاڕێکی هەبووە بە یەک شۆرتی کارەبایی خاوەنی چەند ملیۆن دۆلار بووە بەیانی خاوەنی چەند ملیۆن دۆلار بووە دوای نۆڕە خەڵک خێری پێکردووە بە یەک شۆرتی کارەبا سەروەت و سامانەکەی لەدەستدا هەر لەم وڵاتی کوردستانە لەو هەولێرە سلێمانە چەند بازارمان بینی لە یەک لەحزەیا سووتا کابرا هیچی بۆ دەرنەچوو سەروەت و سامان لە مەترسیدا معاملەکە زەرەر بکە دۆلارەکە بشکێ و بەرز بێتەوە هەروەها سارەکەت ئەو سارەی فەخری پێوە دەکەی لە یەک لەحزەیا دەتوانێت لە دەستت بچێ ئەگە خۆشی تیانەچی گەنجێتیەکەت ئەو گەنجێتی کە خەڵک بە گەنجێتی دەنازێ دەموچاوی جوان کچی وامان هەیە خوشکی وامان هەیە بە دەموچاوی جوانی خۆی دەنازێ گەنجی جوانی ڕێک و پێکمان هەیە خوا لێیان نەسێنێ بە دەموچاوی جوانیا دەنازێ وەڵڵاهی ئەو دەموچاوە معەڕەزە لە یەک سووتانێکە ناشرینترین دەموچاو بێ ڕوون نابێ ناو کۆمەڵگا وەڵڵاهی گەنجمان هەیە ئێستا لەم وڵاتەی خۆماندا بە شەخسی دەیناسین لە ماڵەوە پەردەی بەسەر دموچاویا داوە دەبەی بەنزین لە کرێکاریا بەسەریا ڕژاوە دەبەی تێزاب بەسەریا ڕژاوە وا ناشیرین بووە هیچ عەمەلیاتێک چاری ناکا نایەتە ناو خەڵکەوە ئەبێ نانی بۆ بەرن بە تەنیا لە ژوورێکا بیخوا هەر لە یەک لەحزەیە خوا دەتوانێ ئەو جوانێت لێ بستێنێ شخصیت و کەسایەتیت ڕێز و حرمەت لە ژێر مەترسیدایە وەڵی خەڵکمان بینیوە سەعات نۆی بەیانی سڵحی خەڵکی کردووە سەعات حەوتی ئێوارە لە سجندا بۆ لە ڕێ قەزیەیەکە لە حەوتی بەیانیا پیاوماقوڵی ناو کۆمەڵگا بوو لە حەوتی ئێوارەدا لەسەر ژندا بوو لەسەر خراپەیەک خەڵک هەیە بەهۆی کچێکەوە شخصیەتی لە دەستدا پەنا بەخوا خەڵک هەیە بەهۆی کوڕێکی خراپەوە ئەو شخصیەتە بەرزە دێتە خوارەوە لە بەرچاوی خەڵک هەیە یەک قسە لە دەمی دەردەچێت شخصیەتی لەناو خەڵکا نامێنێ هەیە یەک ئیمزا دەکا کۆمەڵگاکە نەفرەتی لێ دەکا هەر ئەو پیاوەی دوێنێ یعنی ئەم شخصیەت و حرمەتەی ئێمە دایمە لەژێر مەترسیەکدایە شەهادە هیوا هەیە بە شەهادەکەی دەنازێت کە لە پشت سەریەوەیەتی وەڵڵاهی بچووکترین خەلەل لەناو مێشکتدا دروست بوو دەبی بە لاشەیەکی بێجیان خەڵکە بووە لە فلیم و ئەمانەدا بینیومە لە وەسایقی علمیدا خوێندکاری دکتۆرا بووە لە کاتی نووسینی بەحسی دکتۆرا لە فیزیای نەوەویدا سبحان الله تووشی ڤایرۆسی ناو مێشک بووە ئێستا پارچەیەک گۆشتە دەڵێ ئەگەر نانەکەی بەدەمەوە کەی ناکەی نازانە کەی وەختی نان خواردنە پیسایی دەکاتە ژێر خۆی دکتۆرا تەلەبەی دکتۆرا لە فیزیای نەوەویدا حساسترین بەشی علمی ئا لەو کاتەدا لەسەر کاتی بەحز نووسین لەسەر کۆمپیوتەرەکە ڤایرۆسێک چۆن مێشکەوە تووشی شەلەلی دەماخی کرد ئەو کاتە ئەو شەهادەی پێی دەنازی مەگە پارچە وەرەقەیەکی بێکەڵک بێ لە پشت سەرتەوە هەڵواسرێ کەواتە مرۆڤ ئەم خوای پەروەردگارە دەفەرمێ وەکو لەناو کەشتی ژیاندا کەشتی ژیان لەناو بەحرێکایە بەردەوام لە ژێر مەترسیدای ئەم هەموو مەترسیانە لەسەرن جاخوا دەفەرمێت تۆ لەم کاتەدا نمونە بێنەوە کابرا لە کەشتیەکا بێ ئەگەر هەرچی مەترسێکی لەسەر بێ فڕۆکەیەک لە ئاسمانەوە لەسەری بێ زنجیرێکی بەردابێتەوە وتی هەر وەختێ مەترسید وها دەست بۆ ئەم زنجیرە بەرەو هەڵت دەشێشم و نایەڵم بخنکێی تخوا میسانە چەند دڵی قایم دەبێ خوا دەفەرمێ واعتصموا باللە هو مولاکم ئەی مرۆڤ ئەگە دەتەوێت لەناو ئەم هەموو مەترسیانە ڕزگارت بێ دەست بە حەبلی منەوە بگرە دەست بە منەوە بگرە و هەموو کاتێک کە تیرت بۆ هەبڵێ یا ئەڵڵا من فریاد دەکەم لە ئاسمانەوە دەستی مەدەدت بۆ درێژ دەکەم سبحان الله ئەم قورئان و تەعبیرەکانی چەند جوان فنعم المولى ونعم النصير خوا باشترین پشتیوان و پاڵپشتە بۆ مرۆڤ بەڵام بێ دینەکە بێ دینەکە لە کاتی خۆشی ئەڵە من وا دەکەم و من خۆم پارە پەیدا دەکەم و کاکە مناڵی من بۆیە باشە من خۆم باش پەروەردەم کردووە هەیە بەوەشەوە شکری خوا ناکە کە خوا مناڵەکەی بۆ ساڵح کردووە کاکە من خۆم سەیتەرم بەسەر ژنەکەما بۆیە ژنەکەم ڕێک و پێکە کاکە من خۆم زیرەکم بۆیە شەهادەم بەرزە کاکە من خۆم سایەقێکی سەرکەوتم بۆیە دەعم ناکەم بۆیە وەرناگەڕێم بەڵام خوا ئا ئەمانە نیشانت دەدا ئەگە هەر کەسێ پشت بە خۆی بەستێ مەولای خوا نەبێ پشتیوانی بە خوا نەبێ وەڵای خوای گەورە ڕیسوای دەکا دکتۆر هەبووە لەگەڵ ڕێزم بۆ دکتۆرەکان دکتۆری پسپۆر بووە لە نەخۆشیەکانی معیدە وەڵای ئێستا بەدەست ئازاری معیدەوە دەناڵێنێ حەشە یەک زەڕە نازانە معدە کوێ کوێ حەچی خوانێکە بەسەرێکا تێی دەکا کوڕە پشت بەخوای گەورە بسم الله لێ دەکا قەت توشی نەخۆشیش نابێ ئەگە بۆ عیلم بوایە بۆ ئەم دکتۆرە قەت توشی نەخۆشی معدە نەبێ هەیە دەوڵەمەندە بە دەوڵەمەندەکەی زۆر دەنازێ وەڵی ئێستا وا محتاج بۆ وە دینارێک محتاجە هەشە کرێکاری دەکا ڕۆژی بە پانزە هەزار وەڵی بە تعبیری من و تۆ دەڵبوو دەڵێن بمرێ لە برسانە تخوا وانە ئەخ والله ئەوەی کرێکارە ئەگە خوا پشتیوانی نەبێ و ڕازقی نەبێ ئەبێ بمرا لە بەسان کەچی زۆر بە سەربەرزیش دەژیا چونکە ئەو کرێکارە زۆر پشتی بەخوا بەستووە چونکە ئەو دەوڵەمەندە لە خوا یاخی بۆ خۆی گەورە ئەو محتاج دەکا بەڵام کرێکارەکە سەربەرز دەکا بەڵێ ئیمانداران بۆ ئەوەی پشتیوانی خوا بەدەست بێنی ئەم خاڵانە بکە جا پشتیوانی خوا بڵێ خۆ تۆ پشت و پەنامی ئەبێت چەند خاڵێکیش جێبەجێ بکەی یەکەم لەو قورئانەوە تەماشایەکەین خوا پشتیوانی لە کێ دەکا خاڵ یەکەم دەفەرمێ والله ولی المتقین لە سورەتی جاثیە ئاەتی 19 دا خوا دەفەرمێ خوا پشت و پەنای متقیانە ئەمە سێ خاڵە، چاکەکاری، تەقوا و خواناسی، ئیمانداری ڕاستەقینە خوا پشتیوانیت لێ دەکا، خوا پشت و پەنات دەبێ. بە کردەوەش، لە مەیدانی کردەوەدا هەزار ڕەحمەت لە پێشەوا و زانای ئیسلام. لە کتێبی مەدارج السالکیندا ئیمام ئیبن القەیم دەفەرمێ، هەر کەسێ دەیەوێ خوا پشت و پەنای بێ با ئەم خاڵە سێ جێبەجێ بکا. لە قورئانەکەوە فێر بە، متەقی بە، ئیماندار بە، چاکەکار و ساڵح بە. خەڵک شاهیدی چاکەت بۆ بدا و لە کردەوەی ڕۆژانەشتدا برای ئیماندارم ئاگات لەم سێ خاڵە بێ کە پێشەوا ئیبن القیم لە مەدارج السالکین باسی کردووە لە بەرگی دووەما یەکەم دەفەرمێ ئاگات لە خۆت بێ زاڵ بە بەسەر نەفسی خۆتە ئەفەرمێ ئینسانی ئیماندار حەسەنی بەسری دەفەرمێ نابێ ئەگەر ئیمانداری ڕاستەقینە بێ دەبێ ئەوەندە بەسەر خۆیان زاڵ بێ حەیفە وشەیەک لە دەمی بێتە دەرەوە دوای عوزر بێنێتەوە بڵێ وەڵاهی مەبەستم ئەوە نەبوو حەیفە کردەوەیەک بکا دوای بە کابرا بڵێ داوای لێبوردن لێ دەکەم نەوەڵا پێشدا قسەکە وا ورد بکەوە وا لە بێژنگیدا و پێشەوەی ئەو ئیمزایە بکەی وا وردی کەوە دوای نەڵی مەبەستم ئەوە نەبوو وەڵاهی ڕەنج بە خەسار بووم نەوەڵا ئەو حەیفە لە ئیماندار بوەشێتەوە نەوەڵا چاک وردی کەوە قسەیەک دەر مەپەڕێنە هەر دڵت گەرم بوو خێرا بڕیارێک بدەی جوان ئەعسابت سارکەوە بڕیارێکی کۆتا بدە کردەوەیەک مەکە، قسەیەک لە دڵگەرمیا مەکە کە لە دوایدا لێی پەشیمان بی، داوای لێبوردن بکەی، بڵێی وەڵاهی نەمزانی، ئەجا بڵێی وەڵاهی خوا پشتیوانی لێ نەکردم، خوا بۆ پشتیوانی لێ نەکردم، ئاخ برام خوا پشتیوانی لێ کردووی عەقڵی نەداوێت خوا، ئەی چاوی نەداویە، ئەی زمانی نەداویە بۆی مسەخەر نەکردووی ئەم زمانە، ها زمان چەند حەرەسی بۆ داناوە، دوو ڕیز ددانی بۆ داناوە، دوو لێویشی بۆ داناوە، دڵ و عەقڵیشی خستۆتە پشتیەوە، بۆی لە بێژنگی دەی هێشتا دوو قفڵیشی بۆ داناوی ئاگا لێبێ قسەکە دەرمەپەڕێنە ئەی خوای گەورە ئەمە پشتیوانی نییە لێی کردووی ئەو قورئان و حەدیسە دەفەرمێ ئاوا بکە و ئاوا مەکە ئاوا بڵێ و ئاوا مەڵێ ئەمە ڕێگەی سەرفرازی و خوا پشتیوانی لێ دەکا بەڵام تۆ بە قسەی نەکەی ئیتر لۆمەی خوا مەکە خوشکی وامان هەیە شوو دەکا ئەڵێ مامۆستا چی بکەم لە ژیانی هاوسەریدا بەختەوەر نەبووم گەنجێکە دەڵێ خۆزگە ژنم نەیەنایە بەختەوەر نەبووم خۆ مامۆستا من نوێژ دەکەم ئەی بۆ خوا پشتیوانی نەکردم ئاخر بەڕێز دەکەم هەر بەوەندەی کە نوێژ دەکەی کیفایەت نییە ئاخە تۆ لە زەواجەکەیە کچەکەم کە شوت کرد کوڕە برازاکەم ئەگەر ژنت هێنا نەگەڕایەوە بۆ شەرعی خوا کە فەرمووی لەسەر ئەم بنەمایە شوکۆ لەسەر ئەو بنەمایە ژن بێنە ئاخر خوا بەوە پشتیوانی لێ دەکات کە بەسەر بنەماکاندا کار بکەی بەوە بڕۆی بەڵام تۆ بە قسە نەکردووە ئیتر هەر بۆی کە خوا پشتیوانی بی نابێ تۆ ڕازگۆ بە لەگەڵ دینەکەتا ڕازگۆ بە لەگەڵ ئەوەی کەوا دینی خوا ئەنجامی داوە واللهی ڕازگۆ بە لەگەڵ دینەکەدا خوا سەرفرازت دەکات گەنجێک دەژێڕێتەوە شێخ محمود نەسی لە کتێبەکە لا تەحزەن ئەوە ئەو باسەم لەوێ دەرکردووە ئەفەمە گەنجێک بۆی باسکردم لە ئەوروپا لەم وڵاتە موسڵمانانەوە لەبەر بێهیشی و بێکاری و زوڵمی سوڵتە و تاغوت دەڕوا بۆ ئەو ئەوروپایە خزمەتی ئەو ئەمریکا و ئەوانە بکا لە ئەمریکادا دەڵێ بێئیش بووم شەهادەی هەیە پسپۆڕە بەڵام لێرەدا لەبەر زوڵم و زۆری سیاسی ناحەوێتەوە لەبەر تەزکیە و تەزکیەکاری خەڵکێندی داوا لێ کردووە کورە سەری خۆی هەڵگرت و وڵاتەکەشی بەنعەلەت کرد ڕۆی بۆ ئەو ئەمریکا و ئەوروپایە ئەوە زۆربەی وڵاتی ئەو جیهانی غەربە خەڵکی ئێراق خزمەتی ئەوێ دەکا ئەڵێ وەڵی لەوێ ئیشێک دۆزرایەوە منافەسەی تێدا بوو ئیشەکە زۆر بە نرخ بوو ئەگە دامەزرامایە لەو کۆمپانیا پارێکی باشم دەست دەکەوت و دەحەسامەوە لە کاتێکا بێ ئیش بووم بەڵام چەندین خەڵکی شەهادەداری ئەوروپی و ئەمریکی تەقدیمی ئەو شوێنەیان کردبوو مقابلە کراین مقابلە کراین و چوینە ژوورەوە پرسیاریان لێ دەکردی ناوت چییە ئاینت چییە وتم خوایە واللهی دەبێ وەکو سەلمانی فارسی ئەوە شعارم بێ سەلمان لەگەڵ کۆمەڵە خەڵکا بوو ئەوتی من کوڕی فڵان کەسم ئەوتی من قەبیلەم فڵان کەسە ئەوتی لە عەشرەتی فڵان کەسم کورە سەلمانیش پیاوێکی غەریب و بێکەس بوو خەڵکی فارس بوو عەرەب نەبوو یەک خزم و کەسوکاری لەو شاری مەدینەدا نەبوو فەمووی دە واللهی خەڵکینە ئەبی الئیسلام لا ئەبەلی سواه اذا افتخروا بقیس او تمیم ئەگە خەڵک دەڵێ من نەتەوەی قەیس و تەمیم و فڵان عەشیرەتم وەڵڵاهی خەڵکی من باوکم ئیسلامە باپیرم ئیسلامە غەیری ئەو ئیسلامە هیچ شت نابەم ئەو گەنجە وتی وتم والله وەکو سلمانی فارسی چیم لێ بپرسن دەڵێم والله مسلمانم وتیان دینت چیە وتم مسلمانم ئەوانی تر هەموو مەسیحی و یەهودی و ئەوانە بوون ئەڵێ لێیان پرسیم عەرەق دەخۆی ڕۆژی چەند سعات عرق دەخۆی کەی عرق دەخۆی چونکە لەوێ هەموو عقڵ عرق خۆر ئەکسەریت وتم والله قەت عرق ناخۆم و تا ئێستا نهاتۆتە سەر دەمم وتیان چۆن وتم من مسلمانم دینەکەم دەفەرمێ حرامە لە دینی منیشا حرام بوو دەستی بۆ نابم هەر دەستی لێ نادەم نەک بیخۆمەوە وتیان چەند عاشقەت هەیە چەند خەلیلت هەیە ڕۆژانە لەگەڵ چەند ئافرەتا پەیوەندی تەلەفۆنیت هەیە و هەفتانە لەگەڵ چەند ئافرەتا ڕادەبێری و دەچێ دەرەوە وتم غەیری ئەو ئافرەتەی کە تا ئێستا ژنم نەهێناوە بڕیارم داوە ئەو ئافرەتەی کە خوا لە ئاسمانەوە بە وشەی نیکاح بۆم حەڵاڵ دەکا غەیری ئەوە نابێ دەستم لە ئافرەتێکی نامەحرەم درێ وتیان بۆ وتم دینەکەم وام ئەمر پێ دەکا عشیقە و خەلیلە و معشوقی من تەنها ئەو ئافرەتەیە بە لەفزی نیکاح و تەزویجی خوا لە ئاسمانەوە لێم حەڵاڵ دەکرێ ئەڵێ هەموویان نووسی و چەند پرسیاری تر هەمووم بە ڕاستگۆیی جواب دایەوە وتم وەڵڵاهی خۆ دەرناچم بەڵام قیر و سیابا دینەکەم نەدۆڕێنم سبحان اللە دەڵێ پاشی دوو ڕۆژ ناوەکان هەڵواسران تەنها ناوی من دەرچوو بوو چوومەوانەیە وتم وەڵڵاهی من لەو بڕوایەدا نەبووم لەم شەریکەیەوە ژیرم و ئەم کارە گەورە ئەم شەریک و کۆمپانیان پێ بسپێردرێ کابرا وتی ئاخر کابرای شەریکە جوولەکەیە یەهودییە بەڵام لەناو مواسەفاتەکاندا نووسیوێتی ئەم کارە زۆر حەساسە تۆ لەگەڵ خوای خۆتا ڕاست بە بەڵام برۆ بەڕێزان هیوامانەیە ئەهلی مزگەوت و جومعەیە دەوام ناکا ئەمجا لە دایرەکە فەسڵ کراوە بۆ خوا پشتیوانیم لێ ناکا ئەخ کاکە گیان تۆ خیانەت لە ئیسلامەکە کردووە تۆ خیانەت لە پیشەکە کردووە تۆ خیانەت لە کارەکەی خۆت کردووە بۆیە خوا پشتیوانی لێ نەکردووی سێ دووەمیان ملاتەفەت الخەڵقی دائما نەرمونیان بە لەگەڵ خەڵقا بە نەرمونیانی بەڕێز و حرمەت ڕێز و حرمەت ئەگەر لەگەڵ دۆستەکەتا بینوێنی دۆستایەتیەکەت زیاد دەکا ڕێز و حرمەت لە نەک خەڵکی نەناسیاوە بگرە وەڵڵای لەو سەجادە کابرا مەیناسە بە گەرمی سەلامێکی لێ بکا دەبێتە دۆستت وایە یان نا لەگەڵ دوژمنەکەتە ئەوەی ڕقی لێتە چاکەی لەگەڵا بکات لە دوژمنایەتەکەی مەحفوظ دەبی هەر تەریق دەبێتە وڵا جا تخوا من ڕقم لە فڵان کەس بۆ ئەو مەرحەبایی گەرمم دەکات تەوقەم لەگەڵا دەکات قسەی خۆشم لەگەڵا دەکات تخوا سەردانی ماڵم دەکات تخوا ئەگەر هەر ئینسافی هەبێ پێی عەیبە خراپەت بەرامبەر بکا لە شەڕی ئەمین دەبی بەڵام تۆی ئیماندار هەموو وەختێ توند و تیژ و ڕەق و زبر و نێوچاوان عەبووز بی پاشان تووشی بەڵا و ناخۆشی ببی بڵێ بۆ خوا پشتیوانی نەکردم نەوەڵڵاهی برام ئەوە ئەمە لە دینی ئێمەدا نییە ئەمە لە دینی ئێمەدا نییە تۆ حەم لەگەڵ هەموو خەڵکی خوادا تووڕە بی بتەوێ خوا دەمی هەموو خەڵکی خواشت بۆ بدوورێ هەموو خەڵکیش مات حەز بکە خوا دەفەرمێ حرمەت لە خەڵک بگرە منیش وا دەکەم خۆشەویستی دەخەمە ناو دڵی خەڵکەوە ئەوە خاڵی دووەم بۆی خوا پشتیوانی دەکە بەڕێز بە لەگەڵ خەڵکە سێیەم ئەم خاڵی دووەمە پێویستە ڕوونکردنەوەی زیاتر لێ دینی ئێمە دینی ئەحسەنە هەموو قورئان بخوێنە باسی حەسەنی تیانە دەفەرمێ ئەحسەن بە چاکترین چاکەکار بە خەڵک خراپەی لەگەڵ کردی ئیدفع باللەتی ئەحسەن تۆ چاکە بەرامبەر بە خراپەی خەڵک بکە ئەگەر کابرایەکی گاور و جوولەکە مناقەشەی لەگەڵ کردی بێدینێک وەجادیلهم باللەتی هی ئەحسەن لە مناقەشەشا وشەی زبر بەکار مەهێنە دایمە وشە ناسکەکان بەکار بێنە وشەی ئەحسەن بەکار بێنە بەڵام بەداخەوە واللهی ئێمە گەلێ موسڵمانمان هەیە لە سیاسەت کردنا لە گفتوگۆدا قسە لەگەڵ خەڵکا دەکا لە بازار و معاملەیە دوکاندارە دەچێت دوکانەکەی ژن و مێردێکن لەگەڵ یەکا ژیانی هاوسەریان شەو ڕۆژ بە یەکەوەیە باوک و دایکە لەگەڵ ئەو جگە گۆشەی جەرگی خۆیەتی سیر دەکەی مۆزەفە لەگەڵ هاوڵاتی بەردەمیدا کە لەسەر مێزەکە دانیشتووە تەماشا دەکەی لە جیاتی ئەحسەن بەکاربێنێ هەموومان ئەخشەنین زبر و تون کابرای سیاسی هێندە توندە جێی نابێتەوە کابرای دوکاندارە مەرحەبایی دەکەی وازانە شتەکەت بە خۆڕایی دەداتێ خەڵک لێی دەسڵەوێتەوە ژن و مێردن هەر وشەیە کامە کوێی پێبێشێ ئەوەی بەرامبەر بەکاردێنێ دایک و باوکە جارێک وشەیەکی خۆش بەرامبەر بە ئەولادەکەی بەکار نایەنێ ئەمجا گلەیش دەکا گلەی دەکا وەڵڵاهی خەڵک ڕقی لێمە باشە بۆ خەڵک ڕقی لێمە خۆ من موسڵمان و ئەهلی جومعە و جەماعەتم باشە بۆ ڕزقم سوارە و خەڵک ڕوو لە دوکان و بازاڕم ناکا و لێم ناکڕێ باشە بۆ ژیانی ئەم خێزانەم خوایە وا تاڵە ئاخر خوشکەکەم تۆ قسەیش خۆش لەگەڵ مێردەکەتا نەکردووە ئەحسەنت بەکار نەهێناوە ئەخشەنت هەیە پێغەمبەر فەمووی تەبەسوم بەکاربێنە زەردەخەنە لەسەر لێ بێتۆ دەم و چاوت گرژە برام تۆ لەگەڵ خێزانەکەتە خوایە بۆ ئەولادەکانم وا ناساڵحن ئاخر تۆی دایک و باوک ڕۆژێ ڕوویەکی خۆش نەدایە هەتا فێری عەرەق خواردنەوەی سەرجادەت کرد دەستێکی سۆزت بەسەرا نەهێنا لە ماڵەوە بێزار بوو گەنجەکەت تەرا کرد لە مزگەوت لە ماڵی خوا نەمانێش ڕوو لە شوێنێکی باش کا ڕوومان نەدایە ئا ئەمە ئەگەر خوا پشتیوانی نەکردی لۆمەی خۆت بکە چونکە خوا دەفەرمێن نەرمونیان بە خاڵی سێیەم و کۆتایی ئەوەیە بەردەوام هەست بکە خوا لەگەڵتایە وهو معکم ئەینەما کونتم واللە بما تعملون بەصیر لە هەر شوێنێک بن خوا ئاگای لێتانە خوا لەگەڵتانە و ئەو کردەوانەی دەیکەن خوا دەیانبینێ واللە ئا ئەمە یەقینە لە دڵتا دروست بێ ڕووت لەگەڵ خەڵکا خۆش دەبێت ئەوانەی دووە یەکەم و دووەم بەرهەمی ئەم خاڵی سێیەمەن ئەوەی کەوا لەگەڵ خەڵکا نەرمونیانە ئەو خەڵکی کە محاسبەی نەفسی خۆی دەکا بەس لەبەر ئەوەیە بڕوای بەوە هەیە خوا لەگەڵیایەتی خوا لەگەڵیایەتی و خوا دەیبینێ کردەوەکانی تعرف إلى الله في الرخاء يعرفك في الشدة لە کاتی خۆشیدا خوا بناسە لە کاتی تەنگانەدا خوا بە هاوارتەوە دێ پشت و پەنات دەکا ئەمە زۆر ئەساسە هەموو کەس لە تەنگانەدا دەڵێ یا ئەڵڵا بەڵام بزانین خوا پشت و پەنای کام یا ئەڵڵا دەکا ئەوەی کە لە خۆشیشدا خوای ناسیوە خوا دەفەرمێ دوو نمونەتان بۆ دێنمەوە لە قورئانا باسی حەزەتی یونس دەکا حەزەتی یونس پێغەمبەری خوا بوو بە سەلاتەکەی ناگەڕمەوە چونکە جومعانێکی تر باسم کردووە چووە ناو سێ تاریکیەوە تاریکایی ناو دەریا تاریکایی شەو تاریکایی ناو سکی حوت و نەهەنگ ئەو خوای بەنو ئیسرائیلیەکان ئیمانیان پێیەتی هێشتا نەیگو خوای هاوار بۆ تۆ خێرا ئەوەی بەنو ئیسرائیلی ئیمانیان هێناوە بە زەمیری غائب یعنی لەو حاڵەتەشا نەیزانی خوا چۆن بناسێ چونکە پێشتر نەیناسی بوو خوا فەرمووی ئەلئانە وقد عصیت قبل وكنت من المفسدين ئێستا هاوار دەکەی ئێستا دەڵی خوا بە هاوانامەوە وەرە و ئیمانم هێنا لە کاتێکا حتا لە سڵاتت هەبوو خراپە و تاوانت کرد وەڵی بە جوابتەوە نایم و ئەوەکە غڕقی کرد و کردی بە پەندی زەمانە جا کەواتە خۆشەویستەکەم لە خۆشیدا لەو کاتەی زۆر لە خۆشیدای زەردەخەنە لە ناو ماڵ و منداڵتایە و تریقەی پێکەنینتە لەو وەختەی ئەو لە شەت ساغە و نازانی نەخۆشی چییە لەو وەختەی دەسەڵاتت هەیە و بە یەک ئیمزا دەتوانی دڵی خەڵکێک خۆشکەی لەو کاتەدا کەوا پارە و پوڵ گیرفانی پڕ کردووی ئاوساوە ئا لەو کاتەدا خوال لەبیر بێ ئا لەو کاتەدا بڵێ یا ئەڵڵا پشتیوانم بی خوایە ئەمە هەمووی هی تۆیە وەڵڵاهی دڵنیابە لە کاتی تەنگانە و نەخۆشی و ناخۆشی و بەڵادا وەڵایی کە وتت یا ئەڵڵا خوای گەورە دەستەو بەجێ بە جوابتەوە دێ فنعم المەولا باشترین پشتیوان ئەڵڵایە پێغەمبەری خوا صلی ئەم حەدیسە دەکەمە دیاری بۆ ئەم بەڕێزانە من ئەصابه هم هەر کەسێ دڵە ڕاوکە ڕووی تێکرد دایمە دڵی تەنگ و ناڕەحەت بوو ئەو غەم خەفەتێکت بەسەرا باری وەکو شێو بەسەر تا کەڵەکە بوو ئەو سەقم نەخۆشی پشتی لە عەرزدای ئەو شدەت تەنگانەیەک هاتە ڕێت و دەرگاکان هەمووی داخران و دنیا بوو بە تاریکستان و تروسکایەکی خێر نەما لەبەر چاوت ئا ئەمانە ژیان تاڵ دەکەن ئەمە عمر کورت دەکا هەم دڵە ڕاوچێ غەم خەم و خەفەتی گەورە نەخۆشی بەڵاو مصیبەتێک کە دنیا و ڕووناکی لەبەر چاوات هەمووی بێتە تاریکی ئا لەو کاتەدا پیان سەسان فەمووی فەقالە هەر کەسێ وتی الله ربی لا شەریکە لە بەڵام تخوا لە ناخی دڵتەوە بێڵێ الله ربی لا شەریکە لە خوایە ئەڵڵا تۆ خوای منی و هیچ شەریکن نیە و پەنام بۆ تۆ هێنا بەڵام تو خودە بەر لە ناخی دڵتەوە بیڵێ یعنی واو بڵێ ئەڵڵاه ڕەبی لا شەریکە لە ئەها پێشینانی ئێمە تخوام کوردانی ئێمە هەموو نە عەرەبیان دەزانی وەڵڵای نە حەدیسەکانیان لەبەر بوو کەزی چەند جوان خوان ناسی بوو خوایەکی بێ شەریکی و خوای هانام بۆ تۆ هێنا و عینی فەرمودەکەی پیامبەر صلی الله علیه وسلم پیامبەر فەرمووی هەر کەسێ ئامەی بە دڵ و ناخەوە ود کەشف ذلك عنه خوا لەو تەنگانەی ڕزگاری دەکا ان شاء الله ئەم دنیای ئێمە گەلێ نمونەی جوانی تێدایە و دەچمەوە وڵاتی کوردەواری خۆمان دەچمە خزمەت پیاوێکی زانا مەلایەکی کوردەواریە لە شاری سلێمانی ناوی مامۆستا محەممەد حامیدە لە مزگەوتی گەیلانی ئیمامەتی دەکات ئێستا حەمدلا لە ژیانە کێ توانێت بچێت بۆ خۆی باوەی بگێڕێتەوە ئەم پیاوە فەرمووی جا تخوا ئەم بەسەراتان دەجێڵمە تخوا خەڵکی نەبا ناشکر نەبین کورە ئەمە سێ چوار ساڵەکە ئەمەمان ئەمە ئەمەی کە مامۆستا لێ ڕوودا و لە هەمومانی ڕوودا فەرمووی مەلا بووم لە گوندی باریکە باوکم نەخۆش بوو باوک چەند شیرینە لای ئەولاد باوکم نەخۆش بوو نەخۆشیێکی وای کرد واللهی ئەوەی بەسەر فترەوە زەکاتی خەڵکیش کۆم کردبووەوە ئەو دوو دعانەی بە یەکشمانەوە نابوو هەمووم لە باوکم سەرف کرد بەڵام ڕۆژ بە ڕۆژ نەخۆشەکە لێ خراپتر دەکرد تەواو بێ هێزی کرد بوو هیچم نەما خەڵک دەیانگوت بۆ نایبووی بەلای دکتۆر دەمگوت دکتۆر ئیزنی داوە چونکە هیچم لە گیرفانە نەمابوو و نەشم دەتوانین داوای قەرزیش لە خەڵکم چونکە خەڵکەکەی ناو دێکەش وەک من نەبوو نەدار بوون وتم خوایە گیان هاوار بۆ تەوا هێنامەوە بۆ ماڵەوە فمن ڕۆژێک دۆستێکی دێنینی باوکم هات سەری لێدا و باوکمی بەو زەلیە بینی وتی وەڵی تۆ گۆشت بخۆی باشە کورە تۆزی هێزێکی تێبگەڕێتەوە جا زۆر جەدڵە ئەوەی تێرە ئاگای لە برسی نییە ئەفەرمێ باوکم کە میوانەکە ڕۆی وتی محەممەد مەلا محەممەد تخوا زۆرم حەز لە گۆشتە تۆ ئەو خوایە بڕۆ کیلۆیە گۆشتێک بێ مریشکێک بێ شتێک بێ مولێنم باوەڕ کردم بێ ئەو گۆشتە بخۆم چاک بم فەمووی سبحان الله والله یەک دیناری ئاسن لە ماڵی ئێمەدا نەبوو نەک پارەی کیلۆ گۆشت الله چ مصیبەتێکی گەورەیە تۆ باوکی خۆت باوکت داوا لێ بکا بۆ کیلۆیەک گۆشت تۆ خاوەنی عایلە و خێزامی یەک دینار لە ماڵتان نەبێت چ کیلۆیە گۆشتی پێ بکڕی سوێن دەخوا دەفەرمووتم بابە گیان باشە هیچ چارم نەبوو چوم لەو دیو دەستم کرد بە گریانێکی زۆر بە کۆڵ وتم خوایە من هیچ پەنا و پەسیرێکم نەماوە لەم دنیایەدا ئەوە باوکمە لەو دیوە ئازانە چوم گۆشتی بۆ بێنم منیش هەموو قاپی خەڵکم لەسەرا داخراوە خوایە دینارێک لەو ماڵ و حاڵ و گیرفانەی منان نیە کە خاوەنی عایلە و خێزانم یا ئەڵڵا پەنام بۆ تۆ هێنا دەرگایەکی ڕەحمەتمان لێ بکەیەوە فەرمووی وەڵڵاهی وەڵڵاهی هەر ئەوەندەم گوێ لێ بوو دەستڕێژی تفەنگێک کرا تەقەیەک کرا و ڕام کردە دەرەوە چی بوو بێ چی قەوما بێ فەمووی قاز و قوڵنگ بە ئاسمانا دەهاتن کۆمەڵە چەکدار و پێشمەرگە لەو ناوە نەبوو دەستڕێژیان لێ کردبوون قازێکی گەورەی کێوی کەوتە ناو ماڵەکەمانەوە لە حەوشەی مەلا بارز کەوت بە حاڵ باڵی زامدار کرد بوو بۆ ئەوەی گۆشتەکەشی تێک نەدا بۆ ئەوەی مناریش نەبێتەوە پەلامارم دا و سەرم بڕی بۆ باوکم لێنا وەڵڵاهی باوکم بەو گۆشتە خواشی فایدا اللە اکبر پەنا بۆ خوا بەرە کە دنیات لێ تاریک بوو بڵێ یا اللە دەرگاکانم هەموو لێ داخراون خوا دەرگای تۆ نەبێ وەڵڵاهی خوا بە هاوارتەوە دێ ئەوە نمونەی ئەو مامۆستایە کە ئێستا لە ژیاندایە فەمووی خوا بەو گۆشتە شیفای باوکمی دا چونکە زۆر بە کوڵ پەنام بۆ خوا برد ئەو وەختەی کە هەموو دەرگاکانم لێ داخران خوا لە هەموو کاتێ زیاتر لێن نزیکە چونکە دەرستن لە هەموو کەس بڕاوە پێغەمبەری خوا لە بەدرا دەستی لە هەموو کەس بڕابوو سێ سەد و سێزدە کەسی بێ چەکی بێ دیفاعکەر مەزڵوم لە خزمەتیا بوو هەزار دوژمن دەوری دابوو بە هەموو شیر و تیر و ئەسپ و ڕمەوە پێغەمبەری خوا فەرمووی ئەوەندە دەستی بەرز کردەوە جبەکەی مبارک کەوتە خوارەوە بەسەر شانیا ئەمیان ئەبوبەکر فەرمووی خوا پشتیوانیمان دەکای پێغەمبەری خوا دڵنیا بە وا لە خوا بە کوڵ پاڕایەوە خوا دیفاعل لێ دەکا چونکە ئەمجارە خوایان لەبیر کردبوو پشتیان بەخۆیان بەست خوا دەستێکی دیاردادان دەفەرمێ ئەرز لە ژێریانا دەلەرزی دڵیان تەپەتەبی پێکەوت و یەک ئەسحابە لە مەیدانی شەڕا خۆی ڕانەدەگرت ثم وەلیت مدبرین هەر لەوەی ڕاکە ئەو کافرە کەمە بەسەر ئەو موسڵمانە زۆرەیا زاڵ بوو خوا فەرمووی ئاگاتان لێبێ هەر کەسێ پشتی بەخوانە بێ خوا پشتی دەشکێنێ ئەگەر ئەسحابەی پێغەمبەریش بێ صلی الله علیه وسلم جاکەواتە ئەمە دەرسی ئەمڕۆمان بوو ئەگەر دەمانەوێت ژیانمان پڕ بەرەکەت بێ یا اللە فریامان کەوێ یا اللە لەو کاتەی دەرگاکانمان لێ دادەخرێن خوا دەرگای ڕەحمەتی خۆتمان لێ بکەیەوە یا اللە لەو کاتەدا قەرزاری نەبوونی ڕوو لە ماڵی موسڵمانێک دەکا یا اللە دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە یا اللە ئەو کاتەی نەخۆشێک دەرگای هەموو دکتۆرەکانی کردووە مەئویس بووە یا اللە تۆ شیفای بۆ بنێری یا اللە ئەو دڵ بەخەمەی بە کەس دڵی تەسەلایی نایە و دایمە دڵی خەمبارە یا اللە دڵی خۆشکەی یا اللە ئەو ماڵەی گریانی تێدایە دڵەکانیان ئارام کەی و زەردەخەنە بگێڕێەوە بۆ لێوەکانیان یا اللە ئەم میلەتە ڕووی لە تۆیە و دەرگای خێری لێ بکەیەوە یا اللە ئەم وڵاتە کوردستانە مسڵمانە و لە ئیسلامەتی دامان نەبڕی یا اللە بەرەکەتی ئەو ئاسمانەمان لێ نەبڕی و بەرەکەتی ئەو زەوێمان بۆ بڕوێنی یا اللە عاقبەتمان بەخێر کەی یا اللە ئەم گەنجانە ڕویان لە ماڵی تۆ کردو خوازانە بن یا اللە ئەم پیرانە بەڕیشی سپی و بەنەخۆشیەوە لەم گەرمادا لەم جمعادا نیشتون خوایە چاوەدێریان بکەی یا اللە عاقبەتی هەموو لایەکمان خێر کەی ئامین والحمد لله رب العالمین خۆشەویستان پێش وتاری دووەم بابەتێکی گرنگەوە هەمومان لەسا بەرەو پێی دەچین هەڵبژاردنی بەیانە لەبەرەوەی کات زۆر کەمەوە گەرماشە من هەر بە کوردی ئەوەندەتان پێ دەڵێم پیاوی چاک مەسئولی ژیر سیاسەتمەداری عاقڵ ئەو کەسەیە بڵێم منیش هەم و با خەڵکیش هەبێ خەڵکی نەوەرن با ئەو میللەتە کێی دەوێ ئارەزووی خۆی جاوە بڕیاری خۆتان بەبێ گومان داوە هەر کەسە کێی پێ باشە ئەوە با ئەو کەسە هەڵبژێرێ بەڵام من ئەوەندە دەڵێم بەیانی دەچینە سەر سندوقەکانی دەنگدان تخوا خەڵکی پیرەمەگرون ئێمە هەموومان یەک خێزانین کورە ئێمە وەکو سلێمانی و هەولێر و دهۆک و ئەملاولانین خەڵکی ئەم پیرەمەگرونە خوا لە خوا بەزیاد بێ کورە حورمەت و ڕێزێکی زۆرمان لە بەینایە وەڵای من گەلە تەعزیە چووم بۆ شوێنان باوەڕکە کە هاتووم وەکتم حەمد و سەنا بۆ خوا ئەزانی خەڵکی ئەم پیرەمەگرونە چەند بەدەم یەکەوەین کە دەچین بۆ سەر قەبران چۆن هەموومان بە یەکەوە پەلامار دەدەین کورە کە تەعزیەمان دەبێ هەر بۆ خۆمان لە بیرمان دەچێتەوە کێ خاوەنی تەعزیەیە وەڵای من چەند تەعزیە چووم کابرا هەر بۆ هەموو خۆی بە خاوەن تەعزیە دەزانێ ئەم شتانەشتی کاتین هەڵبژاردنیش دەڕوا چەندی کەشمان بینی ڕۆی کورە حیزبایەتیش دەڕوا بەڵام مسوڵمانێتی و دینداری و ئەم خزمایەتیەمان بۆ دەمێنێتەوە تخوا لە کاتی هەڵبژاردنا دەنگە دەنگ مەکەن کەس دەنگ بەرز نەکاتەوە دەنگی خۆت حکومەت ئازادێک دەدا بە خەڵک مراقبەی ژیانی کەس ناکرێ خۆت و خوای خۆت نەبێت لەو سەر سندوقە کەس نازانە دەنگت داوە بەکێ لە کەس مەترسە ئازادانە بوێرانە بڕوات بەکێ پەنجەی بۆت هێڵکێشە ئۆباڵ باز تۆی خۆت لە قیامەت و دنیای خۆتە ئەو کاتەش نە دەنگ بەرزکەوە نە کەس بشکێنە نە ڕوود لە کەس گرژکە نە کەس بڵێ ماڵی فڵان کەس وێران بێ و من وام کرد و وا دەکەم نەوەڵا برام منیش هەموو تۆشەی ئەمەی لەم مزگەوتیان توخوارێک ڕێیەکی جیاوازمان نییە بەرەوەڵا ئەوەتا لە پەناو چەتری خوای گەورەدا هەمووشمان کۆبووینەوە هەر کە هاتێ دەرەوە لە سەس نوخاوەی کە دەزانی نەیاری حیزبەکەی تۆیە تۆقەی لەگەڵا بکە مەرحەبایەکی گەرمی بکە چونکە ئێمە هەموومان بەیەکەوە دەژین بەخوا بەیانی هەر دراوسەکەی خۆت فریاد دەکەوێت بەخوا وەڵڵای هەر ئەهلی ئەم شارۆچکەی پیرەمەگروونە فریا یەکتر دەکەوین لە خۆشی و لە ناخۆشیدا جا با حرمەت و ڕێزەکە نەشکێنین ئینشاءاللە ئەم شتانە دەڕوات ئا وەکو عەرزم کردن ئێمە وەکو مامۆستای ئایینی کەسانێکی بێلایەنین لەگەڵ میللەتاین وەڵڵای ئێمە لەگەڵ ئێوەداین هەر کەسێ هاتە سەر کورسی ئەو حوکمە وەکو چەند ساڵە من خوتبە لەم سەمیمەرە دەخوێنمەوە تخوا قەت بە زاڵم وتومە پیاوی چاکە تخوا هەر نەموتوە پیاوی خراپ و گەندەڵ هەر گەندەڵ و دز و خراپە بەخوا بۆ مەولوە دواش هەروا دەبین هەرچی هات خزمەتی ئێوەی ڕەش ڕووتی کرد دەڵێم یاڕەبی خوا مۆفەقیکە وەڵڵاهی هەر کەسێ غەشی لێ کردن وەڵڵاهی ئەوەی کە لەو قورئان و حەدیسەدا بەرەو ڕووی دەکەمەوە ئێوەی لێ وشیار دەکەمەوە هەر وەکو لەمەوە پێش کردومانە نەهجی ئێمە سیڕاتی مستەقیمە حەتا دەچینە قەبرەکە و ئیشەڵا و ڕێبەر نادەین لەسەری بەردەوامین ئەمر بە چاکە دەکەین بە چاکەکان دڵم دەستت خۆش بێ کورە بەخوا خراپی کرد کام مەسولەی گەورەیەت پەنجە دەکەم بە هەردوو چاوی و چاوی دەردێنم لەسەر ئێوەی ئەهلی جومعە و جەماعەت انشاءاللە بەس ئەوەندە با حورمەت و ڕێز نەشکێنین با گەورە و بچووکی بزانین دڵی دراوسێت دڵی شەریکت دڵی هەر هەموومان براین هاتێ دەرەوە لەسەر سندوقەکە تەوقەیەکی گەرم لەگەڵ ئەو کەسە بکە کە دەنگی نەداوە بەلایەنەکەی تۆ چونکە ئەمان هەمووی دەڕوا هەر کاتی شتێکی زۆر کاتیە بەڵام خزمایەتی و کەسوکار دەمێنێتەوە ئومێدەواریشم حکومەتی ئەمەی کە ئێستا لەسەر کارە ئەمەی ئێستا دەسەڵاتی هەیە کوڕە دەسەڵات بۆ کەس سەرتاسەر نامێنێ ئەگەر میللەت نەیەوی هەر بۆ خۆت پاشەکشە بکەی گەلێ قازانجترتە چونکە ناچێتە سەر بە زۆری ئەگەر میللەتیش دەیەوی یەخوا موبارەکت بێ شێ سەوتی دەنگدانی هێنا یاخوا کورسەکەی موبارەک بێ و تاقی دەکەینەوە والله باشت کرد دوعای خێرت بۆ دەکەین و یەخوا بەردەوامی کورە بەخوا خراپت کرد ئەوەی خراپ و نەشیاوە ئێمەش پێت دەڵین و لێت بێ منەتین جا ئەو کاتە دەنگی خۆتان بە ئازادی بدەن ئومێدەوارم حکومەت و سوڵتەی وەختیش دەسەڵاتدارانیش ان شاء الله نە محاسبەی کەس بکەن نە معاشی کەس ببڕن نە ترس و تۆقاندن بۆ سەر خەڵک دروست بکەن و لەسەر سندوقی دەنگدانیشا بە دڵنیاییەوە دەڵێ مەگە کەسێ هەر خۆی زۆر ترسنۆک بێ ئەینا کەسێک نایە بەخوا بزانێ تۆ قەڵەمت بۆ کێ لێداوە بەخوا کەس پێت ناڵێ ئەوانە جای وایە بۆ خۆیان بێ جورئەتن ئەرە وەڵا مامۆستا هەڵڕشانێ کردین ئەرە وەڵا مامۆستا فڵان کەس وای کرد دەی کاکە کل حزب بما لديهم فرحون وەڵا ئەم سوڵتە ئێستا خوا خۆیان تێ تا قیامەت بمێنێتەوە هەروایە منیش ئەگەر لەسەر سوڵتەم خوا خۆم بمێنمەوە بەڵام ڕێگای لە تۆش نەگرتووە دەر تۆش چاوت هەیە عەقڵت هەیە ئەوەی باشە بە باشی بزانە ئەگەر پێت خراپە نە دەنگ بەرزکەوە نە جنێو بە خەڵک بڵێ نە خەڵک نە شیعار بدڕێنە نە تەسجیل بەرزکەوە شیعار کۆتایی پێهات دروشم کۆتایی پێهات ئەو بازار و تخوا و تەسجیلاتانە بکوژێنەوە ئەوانە کۆتایی پێهاتوە کۆمیسیۆنی باڵای هەڵبژاردنەکان چاوی ئیشتەکان دەکا ڕێکخراوە بیانیەکان ئەو ئەمریکی و ئەوروپیانە ئەم جارە وەک جاران نییە هەموو مراقبن با ڕێز و حرمەتی خۆمان وەکو میلەتی کورد بنوێنین ئێمەش میلەتێکین بڕوامان بە ئازادی هەیە بڕوامان بە ئازادی ڕادەربڕین و تەداولی سوڵتەی سیاسی هەیە خوێن ناڕێژین ئیشاڵڵا کوڕە لە خوێن ڕشتن وەڕز بووین تازە ئیشەڵڵا جارش کە خوێنی کورد بە خوێنی کورد نەڕژ ئیشاڵڵا نەک خوێن کوڕە بە هەر قسەی زبریش بەرامبەر یەک نەکەین سندوقی دەنگدانیش کێ دەنگی پێدرا هەر کەسێ قبوڵی نەبێ خوا ماڵی وێران دەکا هەر کەسێ قبوڵی نەبێ کەواتە میلەتی ناوێ میلەت بۆ خۆی بڕیا بەدەستەوە ئێمە ژۆک و ئەم منبەر و میحراب و مزگەوتە ئیشاڵڵا لەگەڵ حەق و ڕاستی داین و خزمەکاری ئەم میلەتین واللهی ئەوەی لەگەڵ ئێوە بوو منیش لەگەڵ یام ئەوەی غەشی لە ئێوە کە هەر حزب و مەسئولێکە وەڵای لێی بێمنەتم وەڵای هەمووی دەخەینە سەر ڕوو دوایم هەڵبژانە ئیشاڵڵا ئیشاڵڵا خوا عاقیبەتی بەخێر دەگێڕێ ئیشاڵڵا ئەم کەسایەتی و تەبایی لەم شارۆچکەی پیرەمەگرونا یا ڕەبی خوا لێمان تێک نەدەی خوایە خۆشەویستمان کەی لەلای یەکتر خوایە ئازاد و ئازامان کەی خوایە پیاوی چاک خوایە بێتە سەر حکم خوایە پیاوی خراپ نەگەینی بە ئاوات ئەوە لە هەموو دوعایە باشترە آمین والحمد لله رب العالمین الحمد لله